ئەی ئەو کەسانی کە ئیمانتان هێناوە ئێوە تەخوای خوای گەورە بکەن و لەگەڵ ئەو کەسانەش بن کە صادقن کون و مع الصادقین لەگەڵ کەسانی صادق و ڕاستگۆ بن کەواتە واجبە لە سەرمان براکانم ئێمە هەم صادق بین و هەم لەگەڵ کەسانی صادقیش بین صادق ڕاست ئەو کەسەی کە ڕاستە ڕاستی چەند جۆری هەیە براکانم یەکەمیان الصدق في القصد والنیە ئینسان لە نیەتیدا ڕاست بێت لەگەڵ خوا لە نیەتدا ڕاست بێت لەگەڵ خوا پێچەوانەی منافقەکان کە بەدەم قسەی ڕاستیان دەکرد بەڵام بەدڵ نیەت و مەبەستیان ڕاست نەبوو لەگەڵ خوای پەروەردگار بە دڵنیەتیان ڕاست نەبوو لەگەڵ خوا بۆیە پێویستە ئینسانی مسلمان بۆ ئەوەی ئیمانەکەی لێ قبول بکرێت ئەوە صدقی هەبێ لە دڵەوە لە نیەت و مەبەستیەوە کەسێکی صادق بێ لەگەڵ خی پەروەردگار ئەوەشیان گەورەترین جۆری صدقە دوای ئەوە ئەسدق و فیلقول ئینسان لە قسەدا ڕاستگۆ بێت لە قسەدا ڕاستگۆ بێ قسەیەک نەکە کە درۆ بێت و ئەوەش بەوە دەبێت تۆ لە ماڵەوەیت کەسێک دێت دەڵێ باوکت لە ماڵە تۆ سەتاسەد باوکی خۆت بینی چۆ دەرەوە بەس نەتزانی دوایە گەڕاوەتەوە بە گوێرەی ئاعتیقادی خۆت کە دەڵی باوکم لە ماڵ نییە ئەو قسەی تۆ لەگەڵ بیر و باوەڕەکەت ڕاستە یا درۆیە ڕاستە بەڵام لەگەڵ واقعدا لەگەڵ واقعدا ڕاست نیە وایە تۆ بە نیەتی خۆت ڕاست دەکەی مەبەستت درۆ نییە تۆ بینی چۆ دەرەوە دوای ئاگات لێ نەبوو هاتۆتەوە ماڵەوە کە کەسێک پێت دەڵە باوکت لێرە دەڵی نەخێر چۆ دەرەوە باوکم لە ماڵ نییە بە گوێرەی ئاعتقادی خۆ تۆ ڕاست دەکەی بەڵام بە گوێرەی واقع لە واقعدا قسەکە ڕاست نییە بەو کەسە دەوترێ هەڵەی کرد ناوترێ درۆی کرد پێی ناگوترێ چی درۆی کرد بۆ چکە و لەگەڵ اعتقادی خۆی ڕاستی کرد یا ڕاستی نەکرد ڕاستی کرد بێگومان ئەگەر وابوو ئەوە سەتاسەت سدقە ئەگەر وانەبوو قسەکە مطابقی واقع نەبوو بەڵام مطابقی دەرونی خۆت و اعتقادی خۆت بوو ئەوە تۆ بە کادر دادەندرێ یا بە مخطئ بە مخطئ دادەندرێ ئەی کە قسەکەت مطابقی واقع بوو بەڵام موافقی اعتقادت نەبوو ئەوەیان چییە؟ ئەوەیان نیفاقە ئەوەیان نیفاقە بەڵام خوای گەوردە فەرمێ خوا شاهدی ئێدا کەوان درۆ دەکەن قسەکەیان لەگەڵ واقع درۆیە یا لەگەڵ ناخی خۆیان لەگەڵ ناخی خۆیان درۆیە لەگەڵ ناخی خۆیان درۆیە کەواتە ئەگەر هات و ئەو قسەی تۆ دەکەی لەگەڵ ناخی خۆت و لەگەڵ واقعەکەشدا موافق بوو ئەوە سەدقی کاملە ئەگەر لەگەڵ واقع پێکا و پێک نەبوو بەڵام لەگەڵ ناخی خۆتدا تۆ ڕاستت کرد ئەوە خەتەە وایە ئەگەر هاتوو لەگەڵ کەواتە ئینسان کە صادق بێ بەرەو چاکە دەیبات چاکەش بەرەو بەهەش دەیبات بەڵام عکسەکەشی پەنا بەخوای گەورە ئینسان کە درۆ بکە درۆ بەرەو هەموو خراپەیەک بۆ فجور دەیبا فجوریش بەرەو جەهنم دەیبا پەنا بەخوا کەواتە ئینسان کە بیەوێ ڕەوشتی جوان بێ با دائیمەن پابندی چی بێ پابندی صدق بێ ڕاستگۆ بێت بەڵام وەکو وتمان نابێ ئینسانیش پەلە بکە لە حکومدان لەسەر خەڵکدا کە شتێک کەسێک بە ئیعتیقادی خۆی ڕاستی کردووە بەڵام لەگەڵ واقع تێکی نەکردوتەوە تۆ یەکسەر بڵێ کەدابە ئەمە جاییزە لە شەڕعدا یا چی ئەو کەسە مختە هەڵی کردووە هەڵی کردووە یعنی بۆ نمونە کەسێک پرسیاری لێ دەکەن ئەرێ ئەم شۆ دەرس هەیە چونکە دوێنێ نەبوو بۆ خۆی وا گومان دەبات دەڵێ نەخێر دەرس نییە لە مزگەوتی بەهشت باشە کابرا مەبەستی بوو درۆ بکە یا بە هەڵەدا چوو بەهڵە داچوو تۆ دەکرێت بەخوا برام تۆ زۆر درۆزنی ئەو درێت بووە لەگەڵ ئێمە کرد نە ئەوە بێ ئەدەبیەکە وای پێ بڵیت چکە کابرا لەگەڵ ناخی خۆی درۆی نەکردووە ئەو وای تەسەور کردووە وای گومان بردووە کە دەرز نییە چکە دوێنە شەو نەبووە بۆیە کە خەبەرێکی دا تۆ دەڵی بە هەڵە داچویت نەک بڵێ وڵا ئەوە کەدی بە ئەوە کەدا بە پەنا بەخوای گەورە ئەو کاتە قسەکەی تۆ درۆ دەبێ ئەوەی تۆ بە درۆدادندرێ نەکی ئەو سی و پێنج تەجەنوب و کەثرەتی اللەومی والتعنیفی على من ئەسا خۆت لە چی بەدوور بگرە لەوەی کە زۆر سەرزەنشت و گلەیی لە چێ بکەی لەوەی کە هەڵە دەکات یعنی بۆ نمونە ئێوە دوو ڕەفیقن بە یەکتر دوو برا بە یەکەون نەچی دائیمەن سەر کۆنەی بکەی سەرزەنشتی بکەی لەسەر هەڵەکە دەیکات خۆت لەوە بە دوور بگرە دائیمەن سەر کۆنەکردن و سەرزەنشتی کردن و لۆمەکردن صفتێکی باش نییە خۆتی لێ بپارێزە فلا يحسن بالعاقل أن يسرف في لوم من أساء یەکەمیان ئەگەر جاهل بێت نەفامە فەقیرە نەخوێندەوارە نەیزانیوە نەیزانیوە تێ نەیزانیوە ئەو مۆزوعات دروست نیە و جایز نییە تۆ دائما سەرزەنشتی پێی نابێ وەرە نەسیحەتی بکە نەک لۆمە و عیتاب و گلەی و سەرزەنشت و ڕەخنە لێگرتن نە غەڵەت نەیزانیوە وەرە تێیگەێنە بۆیە تەماشا دەکەین ئەو ئەدە بە جوانە لە پێغمبەری خوارێ ساسەسلام لە قیمەدا بووە کاتێک کە کابرای ئەعرابی دێ لە مزگەوت میز دەکا هەڵەیە یا هەڵە نییە هەڵەیەکی گەورەیە لە مزگەوتی پیامەری خوارد ساسم کابرا میزکە دەی هەندێک لە سەحابە سەرزەنشتی دەکەن بەڵام پێغمبەری خوارد ساسم سەرزەنشتی ناکە بەڵکو فێری دەکا دەی فەرموو إن المساجد بنيت لذكر الله وللصلاة مزگەوتەکان بۆ کراون کە زیکری تێدا بکرێ کە نوێژی تێدا بکرێ عیبادی خوای تێدا بکرێ بۆ ئەوە نەکراوە نەسیحەتی کرد و فێری کرد نەک سەرزەنشتی بکاو تۆ جاهلی تۆ نەفامی تۆ بێ ئەدەبی جاریشتر نەیتەوە مزگەوتە خۆ پەنا بەخوا لە سەردەمی ئێمەشتی وا ڕووبدا لەوانەیە شار بەدەر بکرێ نەک هەر مزگەوت بەدەر بکرێ بۆیە دەبێ ئینسان ڕەفیق بێ بە تایبەتیش لەگەڵ کەسێک کە تووشی هەڵە بێ و نەیزانی بێت ئینسان لەسەر خۆ بێ و گلەی و سەرزەنشتی نەکە دووەمیان کە چێ بێ ئەو کەسە چونکە زۆر لۆمەکردن سەر دەکێشێ بۆچی چی دەخوازێت تووڕەبوون وا لە خاوەنەکەی دەکات تووڕە بێ آخر تۆ دائیمەن وەکو بڵێ دەنوک لەسەری بێ و غلظ الطبع ثم إنها موجبة للعداوة ومجلبة لسماع ما يؤذي ئەوە دژمنایەتی دروست دەکات و ئەوەش ڕادەکێشێک کە بەرامبەرەکە شتێک بە تۆ بڵێ کە ئەزیەتت بدات بۆیە خۆت لەو سیفەتە بە دوور بگرە کەسێک بە ناسیح بە کەسێکە مسلح و چاکەکار بە نە کەسێک بی دائیمەن لۆمەکار و سەرزەنشتکار بی وە قسەی ئەو دوو نەفرەی کە پێمەری خوارد ساوسەلم باسییان دەکا یەکێکیان هەڵە و تاوانی دەکرد ڕەفیقەشی هەر پێی دەوت ئەقسر ئەقسر چی بکە بەسە دەست هەڵگرە خراپە مەکە سەرزەنشتی دەکرد پێغەمبەری خوا علیه السلام دەفەرمێ خوای گەورە فەرمووی فقد غفرت له واحبطت عملك من ذا الذي يتألى علي ئەوە کێیە لە جیاتی من بڕیار دەدا و سوێن دەخوات و دەڵێ خوا لی خۆش لێت خۆش نابێ ئەوە من لەو خۆش بووم و کردەوەکانی تۆشم هەمووی هەڵوەشاندەوە کەواتە دەبێ ئینسان وریاوێ براکانم ئەو سیفەتەی تێدا نەبێکە بریتە لە معاتە بەکردن و لۆمەکردن و سەرزەنشتی برادەرەکانی لە هەموو شتێکدا ئەو هەڵەی کە براکەی تووشی بووە چۆن تەفسیری دەکات بە باشترین شێوە لێکی دەداتەوە دەڵە کاکە مەبەستی ئەو بێ لەوانێ بۆ ئەو شتە ئەوەی کردێ لەوانەی بۆ ئەو شتە و قسەی کردێ گومانی پاشی پێبرن کەسێک نی ئەوەی لێ بوەشێتەوە ئاوا ئەوە سیفەت و ئەخلاقی ئینسانی مسلمانە نەگە بە عکسەوە دەستکەی بە قسەکردن و لۆمەتکردن بۆیش براکانم شاعیرێک دەفەرمێ ولو كنت في كل الأمور معاتبا صديقك لم تلقى الذي لا تعاتبه دەفەرمێ ئەگەر بێت و تۆ لە هەموو شتێک سەرزەنشتی براکەت بکەیت و ڕخنەی لێ بگری ئەوە کەست دەست ناکەوێ کە لەمە دو ڕخنەی لێ نەگری کەس دەست ناکەوێ ڕفیقێکی وابێ کە هیچ هەڵی نەبێ ئەبدەن تۆ بڵێ وەڵام من یەکێکم دەست کەوت کە جێگای ئەوە نەبێت ڕخنەی لێ بگیرێت کەواتە تۆ بە تەنها دەمێنیتەوە کەس ڕفاقەتیت ناکە ئەوەش زەرەرێکی گەورەیە سی و شش تجنب الوقيعة في الناس تجنب الوقيعة في الناس یعنی چی برام تەجەنب یعنی خۆ بە دوورگرتن لە چی لەوەی کە ئینسان قسە بە خەڵک بڵێ خۆت بە دوور بگرە لەوەی قسە بە خەڵک بڵێ ئەمە تەفسیلی تێدایە باسی دەکەین انشاءله فەرمێ فەلوەقیعەت و فیناس دابەزینە سەر خەڵک و تانە و تەشەر لە خەڵکدان والتعرض لعيوبهم ومغامزهم تۆ دائما باسی ئەوە بکەیت و ڕەوشتەکە تێک دەچێت ڕەوشتی ئەو کەسە تێک دەچێت چونکە هەر خەریکی ئەوە دەبێت بل إن ذلك مدعاة لأن يبحث الناس عن معايب ذلك الشخص بەڵکو ئەوە وا دەکات سەردەکێشێ چی دێنێت ئەوە دێنێکە بەرامبەرەکەشت کە تۆ قسەی پێ دەڵێ ئەویش ئەو جا لە عیبی چێ بگەڕێ ئەویش لە عیبی تۆ دەگەڕێت ومن دعا الناس إلى ذمه ذموه بالحق وبالباطل هەر کەسێکیش بۆ خۆی بانجی خەڵک کاو دەستی خەڵک بگرێ بۆی زەمی بکەن ئەوە خەڵک زەمی دەکا بە باش و بە بە حەق و بە باڵتر بەوەی کە تێدا بۆ کە تێدا نیە بۆیە ئینسان دەبێ خۆی لەو سیفەتە بپارێزێ قالت ئەعرابیە تووسی وەلەدەها ئافرەتێکی ئەعرابیە خوێندەوار نییە بەڵام عقلی هەیە ئامۆژگاری کوڕەکەی دەکا و ئافرەتە ئەو دایکە دەفەرمێ ئیاکەوە تعڕدە للعیوب خۆت بپارێزە لە خەلیقون یعنی جەدیرون ئێ بێگومانیش هەر کەسێک بکرێتە هەدەف بۆ نمونە تۆ ئەو بتڵە ئاوە بێنە داینێ لە بیست لاوە بە سەهمی تێبگرن دەمێنێ یا کون کون دەبێ کون کون دەبێت دەبێتە بێژین هیچی لە نامێنێتەوە بۆیە لە هەموو لایەکەوە ئەو کاتە سامی زۆرت بۆ دێ طعنەی زۆرت لێ دەدرێ ئەو کاتە تۆ پێی دەڕوخیت وقل لما اعتورت السهام غرضا حتى يهي ما اشتد من قوته کەم وا هەیە کە تیرەکان تووشی هەدەفێک ببن لە هەدەفێک بدرێن غەڕەدێک ینی هەدەفێک تا چی لێ دێ ئەو قووەت و هێزەی کە هەیەی ئەو هەدەفە نامێنێ و دەکەوێت یعنی جاری وهەیە ئینسانێکە تیرێکی تێگیرە هەر خۆی گرت هەر سەبری گرت دانی بە خۆداگرت کە دووەمی لێدەن لاوازتر دەبێت ئەها خەریکە لار بێتەوە کە سێم و دەیەم و پەنج تیری پێ بکەوێتی بەسەر دێ تا هیچی نامێنێ و دەکەوێت کەواتە ئینسانی عاقل بۆیە براکانم ئینسان بیر لە عیبی خۆی بکات عیبی خەڵک تۆ محاسبە ناکری لەسەری یعنی چۆن بەڵێ ئینکاری لە منکەر بکە بەڵام کە فلانە کەس بەخیلە کە فلانە کەس نەمامە کە فلانە کەس ساریقە کە فلانە کەس زانیە کە فلانە کەس مەشوب خۆرە تۆ ڕۆژی قیامەت لەسەر ئەو تاوانەکانی ئەوان محاسبە ناکرێت بەڵام لەسەر تاوانی خۆت محاسبە دەکرێت ئینسان ئاگای لە عیبی خۆی نەبێت مەشغول بێ بە عیبی خەڵکەوە بێگومان زەرێکی زۆر گەورە دەکات جگە لەو زەرەرش کە باسمان کرد دەبێتە هەدەفێک لە هەموو لایەکەوە ئەو جا خەڵق قسە بەو دەڵێ ئەو کاتە چیتری جوتمان تۆش ڕۆژی قیامەت ئاگا عیبەکانی خۆت لەبیر چۆتەوە لە دنیا ئاگات لێ نەبوو چونکە بە عیبی خەڵکەوە مەشغول بوویت ئەمەش هەڵەیەکی گەورەی براکانم ئینسانی عاقڵ ومن تتبع الله عورته فضحه ولو في جوف رحله خۆ کەسێکیش خوا بە دوای عیب و عاری دابگەڕێ ئللا خوای گەورە سوک و ڕسوای دەکا بۆ خەڵک لە پێشچوی خەڵک سوچی دەکا ئەگەر لە ناو ماڵەکەی خۆشی عیبەی کردبێ ئللا خوای گەورە کەشفی دەکا و فەڵحی دەکا بۆ چونکە ئین الله یدافع عن الذين آمنوا خوا دیفاع لە ئینسان ئیماندار دەکا تۆ بچی بە دوای عیب و عاری ئیمانداردا بگەڕیت و سوچی بکەیت چاک بزانە خوای گەورە خۆی بە جواب دێ خۆی بە دوا عیبی تۆدا دەگەڕێ و سوکت دەکات لە ناو خەڵکدا خوای گەورە بمان پارێزی کەواتە براکانم ئاگامان لی بێ بەڵام ئەوە تێکەڵ نەکەین لەگەڵ ئەو ئیشە پیرۆزەی کە عولەمایی ئیسلام هەر لە قەدیمی زەمانەوە کردویانە تا ئەمڕۆی ئێمە ئەویش بریتە لە چی لە ڕەتدانەوەی کەسانێک کە بە ناوی دینەوە فتوای هەڵە دەدەن کە بە ناوی دینەوە کۆمەڵێک قسەی هەڵیت و پەڵیت دەکەن کە پەیوەندی بە قورآن و سنەتەوە نییە سەر لە خەڵک دەشێوێنن پێشەوای گومڕاکارن ئەوانە پێویستە ڕەتیان بدرێتەوە ئیمام مححمد ڕحمەتی خوای لێ بێ ئەو ئیمامە زاهیدە وەریع بە تەقوایە کە یەکێکە لە چوار ئیمامەکان کە هەموو دنیا ئاعترافی پێ کردووە دەفەرمێ الراد على أهل البدع كالمجاهد في سبيل الله ئەو کەسەی کە ڕەدی ئەهلی بیدع دەداتەوە کە فتوایەکیاندا کە کارێکیان کرد کە بیدعەیەکیان هێنا ناودین کە خڕافەیەکیان هێنا ناودین ئەو کەسەی کە ڕەدیان دەداتەوە ئەوە وەکو مجاهد ها وایە لە پێناوی خوا جیهاد دەکا لە پێناوی خوا بۆیە فەرقکەین لە بینی چی لە بینی هەڵەیەک کە کەسێک دەیکا پەیوەندی بە شخصی خۆیەوەیەتی و دینی خۆیەوە لەگەڵ هەڵەیەک ئینحرافێک کە دەیکا پەیوەندی بە دینەوە هەیە ئەم دوشتە لێک جیاکەینەوە کەسێک دەبینی مەشروب دەخواتەوە و کەسێکیش دەبینی فتوایەک دەدا کە هەڵەیە ئەمە یەکەمیان پەیوەندی بە چێوەیە شخصی خۆی تۆ نەچی باسی کەی لای خەڵک گوناحت دەگات نەچی باسی کەی چ جای ئەوەی تۆ لە تەلەڤزیۆنێک باسی کەی یا لە کەناڵێک لی بدوێیت و حیای بەریت یا لە فەیسبوک لەسەری بنووسی فلانە کەسمان بینی مەشروبی دەخوا نە شتیوانەکەیت کە بینیت زینای کرد زینا بە چاوی خۆت بینیت باسی مەکە سەتری بکە ئەوە عیبێ عیبێکە پەیوەندی بە شخصی خۆیەوەیەتی گوناهبار دەبێ بتانی نسیحەتی کەی نسیحەتی کە لە بینی خۆت و خۆی ئەمما بچی ڕیسوای کەیت و عیبەکەی کەشف بکەیت خی گەورە لەوە ڕازی نییە ئەی کەسێک دەبینی بە ناوی دینەوە فتوایەک دەدا کە دین لی بەریە ئەوە نا ئەمەیان جیاواز چکە زەرەرەکەی هەر بۆ خۆی نیە و کەسە زەرەرەکە لە مسلمانان دەدا و زەرەر لە دینی خوا دەدا پێویستە تۆ بڵێ مسلمانان وریای ئەو فتوایە بن فتوایەکی هەڵەیە ئەو فتوایە قبولی مەکە فلانە کەس کە بدعەیەک دەکا و خرافەیەک دەکا و شیرک دەکا پەنا بەخوا مسلمانان وریای بن ئەهلی ئەوە نیە و شایستەی ئەوە نیە ئێوە دین لەو کەسە وەربگرن کە بانگتان دەکا بۆ خرافەت و بانگتان دەکا بۆ بدعە و بدعەکاری و دوورتان دەخاتەوە لە سنت و لە تەوحیدی خوای گەورە ئەوە پێویستە جیهادە کە تۆ مسلمانانی لێ وریا کەیتەوە و ناچێتە ژێر چیەوە ناچێتە ژێر ئەو باسەوە کە ئێمە باسمان کرد بە دواگەڕانی عیبی خەڵک ئێمە هیچ ئیشمان بە فلانە کەس نییە کاتێک کە فتوایەکی هەڵی داوە کە مسلمانان لەو فتوایە وریاکەینەوە خۆ ئیشمان بە خودی شخصەکە نییە خۆ پێی ناڵێن وڵە ئەها فلانە کەس خێلە یا کوێرە یاسکی گەورەیە یا نازانم شەلە خۆ باسی شخصی خۆی ناکە بە دوا عیبی ئەو شخصەدا ناگەڕی بەڵام مادام بە ناوی دینەوە فتوایەکیدا کارێکی کرد کە زەرەر لە دینی مسلمانان و لە عقیدە و بیروباوەڕی مسلمانان و لە دینەکەی خوا دەدا ئەوە دەبێ وریاوت کرێتەوە مسلمانان تحذیری لێ بکرێ و مسلمانان نەکەونە هەڵی ئەو کەسەوە بۆی تووشی داوی ئەو کەسە نەبن سەریان لێ نەشێوێ بە کەسێکەوە کە بە ناوی دین سەر لە مسلمانان دەشێوێنێ جایات جەهلی هەیە یا جەهلەکەی مڕەکەبە خۆشی نازانێت کە جاهلە وا دەزانێت مفتیەکی گەورەیە و وا دەزانێت لە دین حاڵی بووە کەچی تا ئێستا تەوحیدی نەناسیوە و سوێن بەخوا نازانێت لا ئیلاهە لە ڵای عنی چی چ جای ئەوەی باقیکی تری عقیدەی ئیسلامی بزانێت چییە بۆی براکانم ئەو دوو مۆزوعە لێک جیاوازن چونکە لەوانەیە کەسێک بڵێ ئێ باشە خۆ ئێوە مامۆستایانی سەلەفی لە هەموو کە زیاتر لە جیاتی تەوحید شخص پەرستی بۆ خەڵک باز دەکەن دەمانەوێت مسلمانان وریابنەوە مسلمانان نەخەڵەتێن پێیان ئەومانە ئەمما بڵین وڵا لەگەڵ خودی خۆیان کێشەمان هەیە ینی زاعێکمان هەیە دژنایەتی وڵا برا دژنایەتیمان لەگەڵ هیچ مسلمانێک نیە ئێمە سپاس بەخوای پەرۆدگار مسلمانانیشمان هەموو خۆش دەوێن بە گوێرەی ئەو ئیمان و تەقوا و ئیسلامەتی کە تیاندایە و بە گوێرەی دەستگرتنیان بە سنەتی پێغمبەری خواوە عليه سلاات سلام بەڵام ئەوە لە بابی نەسیحەتدایە هەر کەسێک کە علمی هەبێ و بزانێ کەسێک فتوای هەڵە دەدا مسلمانان وریانەکاتەوە لەوە و ئەوە خیانەتە لە ئومەتی ئیسلامی دەیکات بە تایبەتیش کە ئەو کەسانە کە فتوواکانیان کە بیدعە و خرافەتەکانیان بە ئاشکرا بکەن لەسەر ئاستی مزگەوت و منبەر بیکەن لەسەر ئاستی کەناڵ و کەناڵی ئاسمانی بیکەن ئەوە پێویستە بە عام بە ئاشکرا تۆش ڕەدی بدەیتەوە بۆی چۆن مسلمانان بە هەڵە حاڵی بوون ئەو جا تێبگەنەوە بەڕاست حاڵی ببنەوە و سەریان لێ نەشێوێت خاڵی سیحوت أن يضع المرء نفسه موضع خصمه يعني چی ئینسانی مسلمان یا با خاڵی سیهش بخوێنین جارێ ئەوە کورترە بۆی بە زووی تەواویکەین ان یتخذ الناس مرآة لن... الناس مرآة لنفسه ئینسانی عاقڵ خەڵک وەکو ئاوێنە سیر دەکا بۆ خۆی خەڵک دەکاتە ئاوێنەیەک بۆ خۆی یعنی چی دوو مانای هەیە مانایەکیان ئەوەیە براکەم کە ئیماندار ئاوێنەی ئیماندارە ئەوەیە کە تۆ بە من بڵێ کاکە گیان لە بینی خۆم و خۆت پێم بڵێ بڵێ براکەم من ئەو عیبە لە تۆدا دەبینم لایەقی تۆ نییە وازی لێ بێنە ئەو شتە چاکە بیک ئەوە زۆر چاکە کە خۆی براکەت پێت بڵێ عیبەکانت چییە مانای دووەمیان کە لێرە مەبەستێتی ئەوەیە تۆ خۆت ئیسیفادە لە بەرامبەرەکەت بکە بۆ نمونە سەفرێک دەکەیت لەگەڵ دوو کەس لەو سەفرەدا کە کردت لەگەڵ ئەم دوو کەسە ئێوە سێ کەس یەکێکیان لە سەفرەکەدا بۆ دەرکەوت کۆمەڵێک سیفاتی ناشرینی بەخیلە زۆر خوانەکە دەست بۆ گیرفانی درێژکا و یعنی دەبە ئاوێک بۆ ڕەفیقەکانی بکڕێت ئەوە ناکات کەسێکی ئەنانیە کە سوار سیارە دەبێ حەز دەکات جێگا خۆشەکە بۆ خۆی بێ و ڕەفیقەکانی هیچ کە لە وتێلێک دابەزین بە پەلە ڕادەکە بزانە کام شوێنە خۆشە بۆ خۆی بێ و ڕەفیقەکانی هیچ کە خواردن دادەندرێ بە هەمان شێوە ئەوە پێش هەموو کەسێک تۆ تەماشایکە ئەو سیفەتە ناشیرانە لە پێش چاوی تۆ ناشیرن بۆیان ناشیرن بە کەواتە ئیستیفادەی لێ بکە هەوڵدە ئەو سیفاتانەی کە لەو دایە و ئەوی ناشیرن کردووە لە تۆدا نەبێ بۆی تۆش ناشیرن نەبی استفادە لێ کردیان نا استفادە لێ کرد تەماشاکە ئەو کەسە چەند دەبێزێنرێ لە نێوان خەڵک خەڵک چە ڕقی لێتی چەند کەسێکی بێشخصیەتە خەڵک خۆشی نە بۆ لەبەر یاک دوو سێ چوار پێنج سیفەتی ناشیرن هەوڵدا ئەو پێنج سیفەت لە خۆت دانەبێ استفادەی لێ بکە لەو ڕفیقەکە استفادەی لێ بکە لە بەرامبەردا ڕفیقکەی ترت کەسێکی سەخیە کەسێکە ئیثاری هەیە دائیمەن مەسلحەتی براکانی هەڵدەبژێرە بەسەر مەسلحەتی خۆیدا کەسێکە لە خزمەت و تەعاونی هەیە لەگەڵ براکانی کەسێکە سادقە کەسێکە کۆمەڵە سیفاتی جوانی هەیە وای کردو خەڵک خۆشی دەوێت خەڵک محەبەتی بۆی هەیە خەڵک ڕێزی لێ دەگرێت دەی ئیسیفادە لەوە بکە ئەو سیفاتە جوانانەی کە ئەوی بەرز کردەوە هەوڵدە لە خۆتدا بهێنیتە جێ دەفەرمێ فهذا مما يحسن بالمرء فعله هەر قسەیەک یا ڕەوشتێکی جوانیش کە لە یەکێکدا دەیبینی بەهۆی ئەوە خۆشەویست و مەحبوب و بەڕێزە هەوڵدە لە خۆتدا جێبەجێ بکەی ئەوەش پێ دەوترێکی التعرف على صورتك في عيون الآخرين يعني تۆ تەماشای خەڵک دەکەی لەوە ئیسیفادەیەکی زۆر دەکەی إذا أعجبتك خصال امرئ فكنه تكن مثل ما يعجبك ئەگەر ڕەوشی کەسێکت بە چەند سیفەتی کەسێکت بە دڵ بوو تۆ ئەو سفەتانە بکە وەکو ئەوت لێدە وەکو ئەو خۆشەویست دەبێت